بەشی دووهەم هوەری میزۆپۆتامیا هوەری نێوان دووزێ بە سەرتاسەری ئەو ناوچانەی کەوتونەتە نێوان دوو ڕووباری دیجلە نزیک لە سنووری ئێران و فورات دەوترێت کە نەخشەیەک بوو پڕ بوو لە سەرگوزەشتە لە ڕووداو و کارەسات پڕ لە هێرشی گەلەکان و خۆسەپاندنی فەرهەنگەکان و زمانە جۆراوجۆرەکان پڕ لە ململانێ و کێشمەکێش پڕاوپڕ لە پیشەسازیی دێرین و پاشماوەی هونەری و سمبولەکانی ئایینی. لانکەی دەسەڵاتداران و ئەربابان بە جۆرێک کە وەک خاوەندارانی توندوتیژ و خوداوەندکاران، توانا و دەسەڵاتی دەوڵەتە شارە بنیاتنراوەکان لەو سەرزەمینە بووە جێگەی ترس و پەرستنی پاشاکان کۆشکی فەمانڕەوایان لە ڕادە بەدەر داواکاریان هەبوو کە بە کاگێڕی ئیداری خاوەندارەکان ناونراون خوداپەرستی و پەرستگاکان و پەیکەرەکان و هونەرەکانی تری دەستی نووسراو و چەندین پارچەی پڕ ناوەڕۆک، هەروەها نووسینەوەی یاسای دیوانی کۆشکەکان، ئەستێرەناسی و ژمێریاری و کشتوکاڵ و ئاودێری و بەنداو، زەقورە، پەراوێز زەگورەت یەکەمین پەرستگایە لە شێوەی بورج و قادرمەیی بووە لە نێوان دووزێ بورج و تاقی هەڵواسرا و گومەز لە هەزاری چوارەمی پێشزاهیندا شارستانێتی شانشینی و لە دواییدا مێژووی نێوان دووزێ دەستی پێکردووە دەوڵەتە شارەکان پەراوێز سیتی ستیت هەر شارێک حکوومەتێکی سربەخۆ بووە و خاوەن دیوانی بەڕێوبردن و لەشکر و گوند و کێڵگەکانی دەوروبەری بوون وەک ئەریدۆ ئور کیش بابل لە گەش و لارسا لە ناوچەی باشووری نێوان دووزێ باکووری کەنەدا و باکووری کەندا و دروستکران کە هەمیشە لەگەڵ یەکتری لە ململانێدا بوون لە کاتی سەرکەوتندا بەسەر بەرامبەرەکەیاندا بۆ لەناوبردنیان بۆ هەتا هەتایە هەروەها بۆ زیاتر دڵنیابوون و زەڵبوونی خۆیان پتا گەورەکانی دەوڵتە شارەکانیان دەرهێنابوو بردویانە تێک و پێکیان داوە دوای سەرکەوتنە یەک لە دوای یەکەکان و بە توانابوونی هەندێک لەو دەوڵەتە شارانە بە ماوەی بە ماوەیەک دوو دەوڵەتێکتی پاشای ئیمراتۆرتی گەورە لە باشوور یەکەمیان سۆمەر و دوایی بابل هەروەها دوو پاشایەتی گەورە لە باکووری نێوان دووزێ یەکەمیان ئەکەد و دوای ئەویش ئاشوور پایەدار بوون مێژوویان دروست کرد لە نێوان ئەم باسە گشتی و کورتە ئینجا چایەک بە هونەر و بەرهەنگی وڵاتی نێوان دووزێدا دەخشێنین یەکەمین نەتەوەی گەورە و بەتوانا کە لە باشووری دووزێ جێگیر بوون سۆمەریەکان بوون کە سامی نەبوون بەم جۆرە دەگێڕنەوە لە ناوچەکانی خۆرهەڵاتی ئاسیاوە، هیند یان ئێران، هاتوونەتە ئەم ناوچەیە. سۆمەریەکان لە ناوەڕاستی هەزارەی چوارەمی پێش زاهیندا خەتی ڕێنووسی مێخییان داهێنا و بە هۆی ئەوەوە دین و فەرهەنگ و هونەری خۆیان بە چواردەور و دراوسێکانیاندا بڵاو کردەوە بە تایبەت زەڕەنگەری، پیشەسازی بەردی گرانبەها، تواندنەوە بۆ دروستکردنی پارچەی کانزایی و چنین، شارەزایی و پێشکەوتنی باشیان بەدەستێنا. لە سەرەتای هەزارەی سێهەمدا گڵێنەکاری و سیرامیکی نەخشدار لەو ناوچەیەدا کە بریتیە لە بەشێک لە خاکی خوزستانی ئێستا و هەتا چیاکانی بەختیاریش کە بە گشتی بە ئیلام ناودەبرێت، گەیشتنە لوتکەی جوانی و لێهاتوویی. دۆزینەوەی ئاسەوارەکان لە شوش لە ئێران و ئەرپاتیە لە عێراق شایەدی ئەوەن. لە 2300 ی پێش زاهیندا ئەکەدیەکان کە نەتەوەیەکی سامی بوون بە سەرکردایەتی سەرجۆن کە خۆی یەکێک بووە لە سەربازانی بە ماڕەوای کیش کە شارێکی گەورەی سۆمەر بوو بەسەر سۆمەرەکاندا سەرکەوتن و ئیلام و دەوروبەری خۆرهەڵاتی دیجلەیان خستە ژێر دەستیانەوە و شاری بابلیان کردە پایتەختی دەوڵەتی نوێی ئەکەد لە دواییدا هەتا سووریا و ئاسیای بچووک پەلیان هاوێشت لەوە بەدواوە هونەر لەسەر هێڵی سۆمەری مایەوە حکومەتی ئەکەدی سەد و پەنجا ساڵ زیاتری نەخایاند و بە دەستی نەتەوەی گۆتی کە لە باکوور و هێرشیان هێنابوو شکستی هێنا لە پاشماوە گرنگەکانی هونەری ئەکەدیەکان کە خستڵەتی سەرەکی سۆمەری تیا ئاوێتە بووە تابلۆیەکی بەردینی سەرکەوتنی نەرامسیمە کە بە نەخشی بەرجەستە لەسەر بەرد ئەو فەرماندەیە وەک سمبولی سەرکەوتن لە بەشی سەرەوەی تابلۆکەدایە، سەربازەکانیش لەبەر پێیدا پیشان ئەدات. لە نزیکەی 23000 بۆ 22000 ساڵی پێش زەهین، هەروەها لە پەیکەری سەردیس سەر جۆن هەروەها پەیکەری مانئیشت و مۆری لوولەی شاکالیشەری پاشای کوژراوی سەردەمی ئەکەد لە نزیکەی بیست و دوو هەزار ساڵی پێش زاهین. بیناسازی سۆمەری بابلی بەهۆی لەناوچوونی بەردە گونجاوەکانی بیناکەوە لە باشووری نێوان دوو زێ بۆ کاری ژێرەوە خشت و گڵ بەکارهاتووە، هەروەها بە خشتی سووری ناو کوورە و هەندێ جاری شێوەکاشی بریقەدار بۆ ڕووی دەرەوە بەکارهێنراوە. تەختەش بەکارهێنراوە. بەهۆیەوە زۆربەی پاشماوەی بیناسازی ئەو دوو شارستانیەتە تێکەڵە، بەتایبەتی زەقورەکان یان منارەی بەرز لەوانە منارەی ناسراوی بابل هەتا بناغەکەشی داڕوخاوە تاوەکو داڕوخا وەک بەشێک لە وێرانەیە چەند بەشێک لە گڵ هیچی تری لێ بەجێ نەماوە بەڵام بنچینەی ئەم بیناسازیە پایەکان و قەوسەکانی کە بە خشتی چوارگۆشەی دوانی بڕاو دانراوە و تاقی لانکەی گومەز بەکارهاتووە. ئەو مادانەی بیناسازی لە هەزارەی سێهەمی پێش زاهین لە بیناسازی سۆمەری و بابلی بەکاردەهێنرا و بۆ باکووری نێوان دوو زێ واتە مەڵبەندی شارستانێتی ئاشوور بڵاو بۆوە. لە دواییدا بەهۆی ئەوەوە لە ڕێی شارستانیەتەکانی ئەشکانی و ساسانیەوە گەیشتە ڕۆم و بێزەنتی بیناسازی ئایینی لە بابل هەروەک ئاماژەی بۆ کرا زەقورا یان پەرستگەی منارەیی بوو بە شێوەی هەڕەمی و بە بناغەی چوارگۆشە زەقورە لە چەند قاتێک هەندێ جار تا حەوت پلە دروست دەکرا کە هەر قاتێک بە تەختی چواردیوی بە ئەندازەیەکی بچووکتر دەخرایە سەر ئەوی تر حەڕەمی پیرۆز لە دوا قاتی سەرەوە بوو بە قەبارەیەکی بچووکتر کە ڕووپۆشی دەرەوەشی بە خشتی مینایی ئاسمانی دروست کراوە لە ناویدا تایبەت کراوە بە پاراستنی بتی گەورە بۆ جۆرە لەوانەیە نیەتیان وا بووبێت کە خواوەند لە بارگای ئاسمانی خۆیدا جێگیر بووبێت بە تایبەتی زەقورە هەتا ڕادێک بەرز دووست دەکرا بە پلیکانێی لە ناوەڕاستی بیناکەوە حرەمی پیرۆز بە زەوی جێگیر دەکرا لەناو ئەو پاشماوەیەدا ئەوەی هەتا ئێستا بە باشی ماوەتەوە زەقورەی ئورە لە هەموو جۆرەکانی هوەری پەیکەرسازی لە سەرتاسەری نێوان دووزێ کاریگەری بنەمای هوەری سۆمەری لە ڕووی ناوڕۆک و شێوەکانیەوە بە کەمێک گۆڕانکاریی ناوخۆیی دەردەکەوێت. بەهای سەرەکیی ئەم هونەرە دینیی تەشریفاتی بووە، لەسەر بنەمای پەرستنی خواوەندەکان و مەراسیمی یادکردنەوەی فەرمانڕەوای باڵا، کە بە بتی گەورە هەردوو دەوڵتی شار دادەنرێت لەسەر زەوی. لەم ڕوەوە لە دوو قۆناغی سەرەتادا بۆ بەرپابوونی پەرستگاکان و کۆشکەکان و جوانکاری تیایاندا لە دوو هەزار و پێنج سەد ساڵی پێش زاهین پەیکەرسازی بە شێوەی سروشتی بەڵام لە چوارچێوەی یاسا و ڕێسای فەرمی نەگۆڕدا برەوی تەواوی پەیدا کرد حاڵەتی تونند و تۆڵی ڕوپۆشی جلوبەرگ بە ڕێکوپێکی بۆ ئەوەی توانایەکی باش بدات بە پەیکەر لە مانەوەی هاوکات دروستکردنی چەند چرچێک لە دامێنی خوارەوە بەرزکردنەوەی دەستیان لەسەر سنگ بۆ مەبەستی ڕێز و ستایش چاوی زۆر گەورە کە لە حاڵەتێکی ترسناک دەنوێنێ ئێستا ئەو بەردانە هەمویان کەوتون و لە هەموو شتێک خاڵی بوونەتەوە. بە گشتی خاڵێک هەیە سەبارەت بە پەیکەرەکانی سۆمەری لێردا بە کورتی دەیهێنینەوە یاد. لەو نمونە بەرز و شاکارانەی پێکەسازی لەو قۆناغەدا ژمارەیەک لە پەیکەرەکانی گوودا فەرمانڕەوای لەگەش زۆربەیان بچووکتر بوون لە قەبارەی سروشتی. دەگەڕێنەوە بۆ دوو هەزار و سەد ساڵی پێش زایین کە بە بەردی سافکرا و دروست کراون پەیکەرەکانی بابل لە بنەڕەتدا ڕەنگی بوون لە بناغەدا ئەم هونەرە بە نەخش و نیگار و هەڵکۆڵین لەسەر بەرد بووە گۆڕیویانە بەو حاڵەتە. لە شارستانیەتی بابلیدا نەخشی بەرجەستە لە پەیکەرتاشیدا زیاتر برەوی هەبووە، لە دواییدا ئەم هونەرە لەسەر دەستی ئاشوریەکان پەرەی پێدرا و گەیشتە لوتکەی خۆی، وەک نمونەی نەخش و نیگارەکانی بابلیەکان لە شاری ماری باشوری نێوان دوو زێ. هەروەها لە شارستانیەتی بابلی و سۆمەریدا هەڵکۆڵینی وردی نەخش لەسەر هەموو جۆرە مۆرێک چوارگۆشە لاکێشەیی شەش پاڵ و بادەمی لە بەردی پتەو یان بە شێوەی هەڵکۆڵین لەسەر تەختە هەروەها دروستکردنی مۆری تاکەکەس بۆ کاروباری بازرگانی لە سێ هەزار ساڵی پێش زاییندا بەکارهاتووە گەیشتۆتە ئاستی پێویست هوەری ئاشووری ئاشووریەکان لە نەتەوەی سامی لە باکووری نێوان دووزێ لە سنووری مووسلی ئێستا جێگیر بوون هوەری ئاشووریش بەشێک بوو لە هوەری سۆمەری بابلی بە زیادکردنی هەندێ ڕەگەز و تایبەتمەندی نەژادی و هەرێمی خۆیان بەرگێکی تایبەتیان پێبەخشی پێکهاتنی هوەری ئاشووری لە 1500 ساڵی پێشداهین شێوەی وەرگرت و هەتا ڕووخاندنی پایتەختی ئەو پاشایەتە بەهێزە واتا نینەوە لە 1612 پێشداین بەردەوام بوو ئەمان بە پێچەوانەی باشووریەکان سوودیان لە هەموو جۆرێ بەردا بە نرخەکان وەرگرتووە بۆ بیناسازی و بەرد داتاشین هەروەها سوودیان لە ئاجی فیل وەرگرتووە بۆ کاری هەڵکۆڵین ئاشوورەکان بە هوەری بەرزیان کە نەخش و نیگاری بەرجەستە لەو کارانە بوو چەندین شاکاریان بەدیهێنا کە هاوتای هەڵبژاردەی هەموو نەتەوەکانی ئەو ڕۆژگارە بوو وەک نەخش و نیگاری بەرجەستەیان لە سێ دیوار بە ڕەنگاوڕەنگی. پەیکەرەکان گەرچی سنووردار و ڕەسمی بوو، هەندێ جار بە سەر و پێی نیوە دەرکەوتوو جەستەی بە تەواوی پیشان ئەدرا. بەڵام حاڵەتێکی سرووشتیشی هەبوو لە پەیکەری میسڕی، بەتایبەت لە ڕووی جووڵە و بەهێزییەوە بەهرەمەند بوو. پاشا هەمیشە لە ناوەندی نەخشدا دادەنرا. ئەو سەلیقە و مەوداقووڵە بە جۆرێک کە دواتر لە یۆنان دووبارە دووبارە بووەوە و جێبەجێ نەکرا. پێکهاتەی سەرەکی شێوەی پان لە ناوەند، وردەکاریی لاوەکی و پێویستی ناو هێڵەکانی شریتی یان گۆشەکانی لە سەرەوە و لە خوارەوە، بە هەمان قەبارە نەک بچووکتر دروست دەکرا. تابلۆی نەخشی بەرجەستە بریتین لە، جەنگ و لەشکرکێشی ڕا و مەراسیمی دینی و هی تر. ئەمانە هەموو ئەو بابەتانە بوون کە بۆ یادکردنەوەی کۆچی دوایی کەسێکی فەرمانڕەوا کە بە سواری عارەبانە یان ئەسپەوە یان لە حاڵتی ڕاو و کوشتنی شێردا بەکاربراوە پەیکەری شێری باڵداری گەورەیە هەروەها پەیکەری چەند شێرێک کە بەسەری مرۆڤ کە وەک پاسەوانێکی بەهێز لە هەردوو لای دەواازەکانی کۆشکی پاشایی دروستکراون تایدا نەک تەنیا پێشوازی پاشا ئەکەن بەڵکو بە ڕوخسارێکی بە ئاگا و ترسناک بۆ دوور دەڕوانن. لە پاشماوە هونەرییەکانی تری ئاشوورییەکان هەڵکۆڵین بووە لەسەر عاج و پەرداخ و کاسەی کانزایی بە نەخشی هەڵکۆڵراو لە نەمروود کە هەموویان وەک کەلوپەل و پێداویستی جوانکاری لە هەزارەی یەکەمی پێش زەهین لە خۆرهەڵاتی نزیک بازاڕێکی گەرمی هەبووە. بەڵام وردە وردە پیشەوەرانی ئاشووری